کۆکەیتەوە تەسفی ئیسابات بکەی کاتێک کە تۆ لێرە لە بنکەی سەرێکی دەنگ دەنگە دەی دەنگکە هەڵەوەشینەوە نای لە ئەو کەسانە بەسەرکەویتن لە پرۆسی کۆنگرا لە کۆتاییەکەی بەهۆی داخراوی حزبەوە بەهۆی داخراوی حزبەوە کاتێککە حزب داخری قفلەدرێ زۆ زۆر خەتەریاتە خەتەرەتێک لەسەرەوەیە بیرکردنەوە نامینێتن ڕۆلی حزب فراوان نابیتن ناتوانێت پێش بکە هەردەم کێشەی لە دووسەوی ناوەخۆ پەرتەوازێکی تر دەبیتە باڵ باڵان کاتێک تۆ کە دەنگێک نالی بەسە بکەویتن ئەو دەنگە تۆ لێ لە ڕاتگرت بەڵام کە ئەچێ بۆ بۆ سەرەوە بۆ سەرکردایەتی لە بازنێ سەرکردایەتی وەکو پولی دۆمینە وایە وەکو پولی دامە وایە وەکو شەترەنج وایە بە کەیف خۆیان کامیان ویست ئەوی دادنێ و وەلا ئیشی نامینێت لە بۆ وڵاتەکەی ناچارە پەنا بەتە بەر وڵاتێک بڕوە یان پەنا بەت بەر حزبێکی تر یاخود بتە هاوڵاتیەک هەرچەندە مستەفیدش بە و کادیرە چونکە کاتێک کە تۆ بڕیاە دەی کەسێک کە نەستە سەرکردایەتی کەسێکە نستە پێگەیەکی دیاری کراوی حزبی کە ئازانی هیچی لە بەرهەمدانیس لە هەک بەدانیە بەڵام بەوەی پێگەی دیوەخان و پێگەی مزگەوت و پێگەی دۆلارەوە یاخود پێگەیەکی میراتیەوە هاتووە تۆ هیچ ئیسفادە لەو لەو جۆرە حزب و لە جۆرە کادیرە نابینی لەو جۆرە سیاستە نابینی لەوەی بەرەو پاش ڕۆی یان چەقبۆسی و لە شوێنە خۆتەبین تۆ کارەکەش هۆکارەکەی دووشتە یەکیانەوەیە حەزب کاتێک کە سنترالزمەکەی داخرا بوو حەزبێکی کراوە نەبوو وەکو وەکو وەکو کۆمەلە ئەو حزبانی کەوا بەنای ئیسلامی هەنا تەنها بیرکردنەوەی سیاسی ئەوانە لە ڕێ شەهادەیە شادەینانی ئیسلامە ناسی ئیش لەگەر مەسیحێک بکە ناسی ئیش لەگە جوولەکەی بکات بینتە بەرەی خۆی حزبایەتەکی ستەمی حزباتی پێی بەهێز کەتن و پلانی وڵات پلانی وڵاتی پێ بەڕێوە بەتە ئەم زۆرە زۆرە سیاستکردە دایمەن کادی بەرەو دواوە دەینتەوە و کادی ناتوانێت مناقەشە بکاتن و ئەو کەسێک کەواتێ بۆ سەرکردایەتی خۆی هەربژێت نوێنەری حزب لە هەر پۆستێکە لە هەر شوێنێکە ناتوانێت ڕۆل ببینێتن پرسیاری لێ بکاتن بۆنمە کەسێک ئەوێ ببیتە بەرپرسی مەسەرن بەشێک بەشێک یاخود ئەوێ بیتە بەشی مەسەرن کارباکەشمان بڕە ئەوێ بتە بەشی بەرپرسی مەسەرەن شوێنێک هەر کاتێک هەر کاتێک کادیر نەیتوانانی لێ پێچینەوە بکاتن لەو لەو کەسێکەوە هەبژاردایە نهاتە بازنەی گفتوگۆ کە بازنەی گفتوگەکانشی کاتی خۆی سوقات ئەو بازنیان دروست کرد و بازنێکی دیموکراسیە هەموان پێکەوە دەبینن یەکدری دەبینن لەیەک ئازدا دەنیشن بەرامبەر یەکن گفتوگۆکەن کاتێک کادی لەو بازنەیە وجودی نەبوو بەبێ لێپێچینەوەی کادیرانی حزەوە کادیرانی سیاسی لە خوارەوە کە تاقیەکەنەوە بەر پلەی بەرزکراوە چۆ سەرکردایەتیان چۆوە پۆستە حتمما ئەو کادیرە ناتوانێت ڕۆلی حزب ببینێت ناتوانێت ڕۆلی کەساتی خۆ بین ناتوانێت ڕۆلی ئەو خەڵکەش بینێتن ئەگەر سر ناوخۆ بچ لە دەروی وڵاتیش بێت دام عەلامە پسای لەسەر و لاوازە کادیرێکی بە بەردەوامی کادیر لاوازە بۆیە هەموو کاتێک کادی کە خۆی دروستەکە یان کادی کە ئێوە خۆی دروستکەتن و بەردەوام بی لێرە حەزبیکەتە ئەو حزبانەی کەوا ستەمی سێنترالیزم ستەمی ستەمی حزبایەتیان داخراوە دەگەرێتە لە بۆ خێزانداری یان دەگەرێتە بۆ کەساتیەک وەکو ئایکۆن بەکاری لە ناسنامەی نەتەوەی ناسنامەی مەسەرەن هەر هەشتێوی لە هەر وڵاتی لە هەر شوێنی کاری ڕۆلی دایم لاوازە ناتوانانی پێشکەویت کادری کادری دەکەێتە قۆناغی دەکەێتە قۆناغی ئەوە ینی قەیرانی کادیریەوە ینی بەستین ڕوودا و کە ڕوو دەتن ئەو کادری ڕۆل ناتوان ڕۆل ڕۆل بژێرێتن لەو هێرکن و دۆخی ناخۆ یان کاریگەری جەنگێک بەسەر بۆ سەر وڵاتەکە بە سارێمەکە چکە ناوچەکەکەتن مەترسی لەسەر ئەوەیە نەوەک ئینقلای بەسە بکرێتن و حەزەکەی ناوچی خێزانەکەی ناوچی و داهاتەکەی نەدەست بڕاتن بۆیە کادێ ڕۆلی نییە ئەم جۆرە بیرکردنەوە زۆ زۆر خەتەرە زۆ زۆر خەتەرە کەوا لە کادی دەکەتن کادیر دەنجی لاواز بێتن کادری قەلەمی لاواز بێت کادری زمانی لاواز بێت کادری جەستەی لاواز بێتن بستە هەر شوێنێکەوە قسە بکە لە بۆ خەڵک وەسفی حزبەکەی خۆی بکە وەسفی ڕێکخراوەکەی خۆی بکە وەسفی ئادیەکەی خۆی بکاتن لەو حالەتە خەڵک لێ دوورەکەویتەوە ئەڵکە کە تۆ فریای خۆت کەەوە چۆن فریاماکەوی بلفع شتەکە ژۆیە بنە تۆ تێ لە لابژارنێکە کە بتێ بەشداری حز لە حەزبێکەوە تو کادیری توێ پێنج کەس بەسەر نەکەوی بەڵام لە سەری سەرۆکی حزبەکە دیان ئەندا ئەنجومی حزبەکەت بەرگا لەسە دەرەدەن توانیان هیچ ئەوم خەباتی کردو هەموو قسەت کردووە باینی بەدەستکە تورێکی ئەگەر هاتوو ئەگەر هاتوو سیستەمی سیاسی لە کوردستان بەم شێوە داخراوی بێتن لە داهاتوو بەرەون لە ناوچونەسیت نەتەوەی کورد هەر بەدەستە خۆی ناوەچێت بەدەستە خۆی ئەو کارەکەشی ئەوەیە حەزب لە ڕووی سیاسیەوە چ لە ناوەخۆ چ لە دەرەوە لەگە بازنەی جیهان ناسوڕێتەوە کە بازنەی هەیە ها حەزب کادیریش بازنەی هەیە ئەگەر کادری هەر لە شوێنی خۆی ماوە نەتوانێت هەنگاو باە لەگە بازنەی سیاسی جیهان دەپوچێت و لە ناوەچیتن ڕووت لاوازە بی ئەگەر خۆشی پێ بگەنی حەزب لەو سەری ئەو چقەی نەبوو ئەو چقە دەورانی نەبوو دووبارە کادری ناوەتەوە ناتوان لێ پێچون لەگەر کەسێک بکە کە بێویست لە سەرکردای داوام بکە یان لە پۆستێکی حکومیان پۆستێکی کردی تابە یان لەکو دیپلوماتکارێک لە شوێنێک دانرایە گەورەترین غەڵەتە کە لە داهاتوو دەشببینین یای لە داهاتوو تەماشە و وەزعیکە مەم وەکو توێژەر نیمە توێژەری زانستی مە توێژنەوە بکە بەڵام تەنها چاودێری دۆخی ناوخۆی کوردستان دەکەم ڕۆژانە چ ڕووە دەسن کە باشتر وەسایلش کە لە بەدەستمە لەرگە تووڕی کۆمەلاتیەوە ئەتوانم ببینم کە ڕووا دەتن یعنی لەو حاڵەتانە کە تۆماشاکەی ئەو هەنگاوانی کە حەزب دەی هاوێتن هەرسی دابی بکەتن بەهای نییە نرخی ئەوەش نییە نرخیشی نییە یعنی کەس ڕێزی ناگری ناسی ئەێ تۆ ئەو وێنە گەورەیە کە دروستەکەی لە ناو مێشی جەماوەەر ناعقلی جەماوەەر ناعقلی کادر و لایەنگرەکانت لە کەمترین ماوە چۆن لە بەهاران بارانێکی بە خورد درێسە دنیا خرادا بەڵام خخوای گەورە ڕەنگە ڕنگ بە دەردەخی دەری خۆشی هەیە لەو کاتەی ئەو وێنە جوانە کە تۆ دروستەکەی بە ناوی ڕینبۆ لە پاشەوی لۆ تو خۆشیە بەڵام لۆ تو خۆشیە خۆشی لە بۆ حەزم بەڵام لە بۆ خەلکەکەی چیە خۆشیەکە کە دژ بە تۆێ نارشەیدایە بۆ گۆڕنی دەسەڵاتەکە بۆیە کادر کە ڕۆلی نەبوو لە هەبژاتنی کەسایەتی ڕۆلی نەبوو لە بەتاالکردنەوەی کەسێک لە بۆ سەرکردایەتی دایمەن دەپوچێت و ناتوانێت سەر بکەوێت نەکاتە هیوادارم سووتان لێبن و خواحافست